بەشی هەشتم هوەری ئەترۆریا بەبێ ئەوەی کە زانیارێکی ورد هەبێت لەسەر شوێنی سەرهەڵدان و ناسنامەی ڕاستەقینەی ئەترۆداییەکان بەباشی ئەوە زانراوە کە کۆمەڵگەی ئەترۆریایی بەرەو کۆتایی سەدەی هەژدەهەمی پێش زایین فەرهەنگ و هونەری خۆیان لە ناوچەیەک لە باکوور و خۆرئاوای ئیتاڵیا داڕشت کاریگەری لەسەر شارەکانی ناوەندی ئیتاڵیا کە کەوتووەتە باکووری خۆرئاوای شاری جاویدانیی ڕۆم بەجێ هێشت. ڕوانگەیەک هەیە کە ئەترۆرییەکان لە سەدەی هەژدەمی پێش زایین یان لە پێش ئەوە لە ئاسیای بچووک، لیدیا، بۆ ئیتاڵیا کۆچیان کردبێ. ڕایەکی تریش ئەوەیە کە ئەوانە لە گرووپی نەژادە جیاجیاکانی ئیتاڵیا و ئاسیا پێک هاتوون. ڕاستییەکەی ئەوەیە کە ئەترورییەکان بە هۆی شارەزایی و ئەو سەلیقەی کە لە کاری کانزایی و گۆزەگەریدا هەیان بوو، توانای سەروەت و دەسەڵاتی خۆیان فراوان کردوە و شارەکانی تارکوینی و تیربوتری و ڤی کیبوسی ئورڤیتو ڤۆڵتی یان لەسەر بنەمای شارنشینیی ئەندازەیی بە پتەوی و توندوتۆڵی و گۆڕستانی گشتی و شەقامەکان و جادەی شوێنە کوێستانییەکان دروستکرا. هەروەها حکوومەتێکی بە توانای فەرمانڕەوایی تاکڕەویان دروست کرد کە توانی بۆ ماوەی چەند سەدەیەک لەگەڵ ڕۆما بەهێزەکاندا کە بە تێپەڕبوونی ڕۆژگار دەسەڵات و داگیرکاریی زیاتری بەدەستهێنا، بجەنگێت. لە سەدەی پێنجەمی پێش زایین، فەرهەنگ و هونەری ئەترۆریا گەیشتە لووتکەی خۆی، لەوە بەدواوە، بەرەو لاوازی ڕۆشت و لە سەدەی چوارەمی پێش زایین ڕۆمەکان دەستیان کرد بە سەرکوتکردن و پاشەکەش پێکردنیان لە هەندێ لە شارەکان لە سەدەی دووەم و یەکەمی پێش زایین بوو کە حکومەت و شارستانێتی ئەترۆریایی لە بەرامبەر دەسەڵاتی هەمەلایەنەی ڕۆمییەکان دەرهات و هونەری ئەترۆریاریش لە هونەری ڕۆمیدا توایەوە. هونەری ئەتروریایی لە سێ بەشی جیاواز دروست بووە بەم جۆرە، یەکەم، بەشی خەڵکی ڕەسەنی سەر زەمینی ئیتاڵیا، کە بە درێژایی ڕۆژگار لێکۆڵینەوەکان کەمترین گرنگی پێ دراوە، بەشی ڕەگەزی خۆرهەڵاتی، کە لە دوای ماوەیەکی کەم پەیوەندیی ڕاستەخۆی لەگەڵ خۆرهەڵاتی زەوی لە دەست دا. بەشی گەورەی نقوزی یۆنانی کە لەسەر ئەوە دوو ئەوەندە بوو بە درێژایی ڕۆژگار بە بەردەوامی لەسەر دەستی هونەرمەندان و هونەرخوازانی کۆچبەرانی یۆنانی بە خاکی ناوەند و باکووری ئیتالیا بڵاوکرایەوە نفوز و ئەو کاریگەریەی کە هەم لە ڕووی لاسایی و ناوەڕۆکی ئەفسانەی یۆنان لە هەموو جۆرەکانی هونەری ئەترویاریدا دەرئەکەوێتەوە ئەوەیە کە سێ بەشی ناوبراو بە چ شێوەیەک و بە چ پێوانێک لە تێکەڵاوی یەکتری بوون هەتا هونەری ئەترویاری ڕۆحێکی تایبەتیان بەدیهێنا وەک ئەوەی کە دیارە بە بەڵگە نییە هەندێ لە ڕەخنەگران و مێژوونووسان، بە تایبەتی لە سەدەی نۆزدەهەم، پاشماوەی هونەری ئەتروریایی بێبەهاتر و بێپایەتر لە هونەری یۆنان دادەنێت. هەندێکی تر، ڕەسەنایەتی و سەربەخۆیی دیدی هونەری ئەتروریایی کە لە بەکاربردنی شێوەکانی جیهانیدا ئاشکرایە، بە شیاوی پشتگیری و بەکاری باش دەرنخێنن. چوارچێوەکانی بنچینەیی هونەری ئەتروریایی کە بە ناساندنی ئێمە دەرهاتوون، بریتین لە، وێنەکێشان لەسەر ڕووی دیوار و گۆزەگەری، پەیکەرسازی، بیناسازی، کانزاکاری و زێڕەنگەری و خشڵ و زیوسازی. نموونەی بەدەستهاتوو لە هونەرەکانی وێنەکێشان زیاتر پەیوەستە بە ناوەوەی گۆڕەکان و پەرستگاکان. گرنگترین مەڵبەندەکانی شارستانیەت و هونەری گەورەی ئەو ڕۆژگارە، شارەکانی تارکوینی، تیروتری، فولچی، ڤینی بوون. وێنەکێشان بەشێکی گەورەی پاشماوەی وێنەکێشانی. ئەتروریایی تا ڕادەیەک بەشێکی زۆری بەجێماوە بریتییە لە وێنەکانی سەر دیواری دۆزراوە لە چەند گۆڕستانێکی تایبەت بە گەلی ئەتروریایی، بەو واتای کە هاوشێوەی ئەو گۆڕستانانە لەو ڕۆژگارەدا لە یۆنان دروست نەکراوە. لەو پاشماوانەدا دەسەڵاتی هونەری یۆنان لە لایەنی هەندێ وردەکاری تەکنێکی و نەخشسازی و ناوەڕۆک بە تایبەت ئەو لێکچونانەی بە شێوەی وێنەکێشانی یۆنانەکانە لە سەر کەلوپەلی گۆزەگەری بە باشی دیارە لە ڕاستیدا سەرڕای هونەری وێنەکێشان لە سەر ڕووی گۆزەگەری کە لە سەدەی پێنجەمی پێش زایندا لە یۆنان بە بنەما و پێوانەی تایبەت بە خۆی دیاری کراو نایاب بوو زانیاریی ئێمە لەسەر ماهییەتی وێنەکێشانی وێنەی یۆنان بە شێوەیەکی گشتی لە لێکۆڵینەوەی وێنەکێشانی ئەتروریایی و ڕۆمی کە تێکەڵەیەک بوون لەوە، بەدەست هاتووە. وێنە و نەخشەکانی سەر دیوار ئەتروریایی زیاتر لە گۆڕستانی شاری تارکوینی بەدەست هاتووە. پاشماوەی ناوبراو لە ڕووی کۆنییەوە بۆ دوو گرووپ دابەش دەکرێ، یەکێکیان کۆمەڵێکی دێرینترە کە زیاتر بە ناوی ئەنتیکەیی یۆنان دیاری دەکرێت زیاتر بە سەرەتاکانی سەدەی شەشەم تا سەتای سەدەی پێنجەمی پێشداین پەیوەستە ئەوەی کە بە ماوەیەکی کەم لە یەکەم بەجێ ماوە بە ناوی کۆمەڵەی هیلینی یان شێوا یۆنانی دەخوێنرێتەوە بە قۆناغێکی درێژتر واتا بە کۆتایی دەیەکانی سەدەی چوارەم تا سەدەی یەکەمی پێشداین پەیوەستە گروپی یەکەم کە بە گشتی لە دوو مەڵبەندی چروتری و ڤینی بەدەستهاتووە، بە شێوەیەکی گشتی وێنەکێشانی دیواری ئەوانە کە زیاتر بیریان لە جیهانی مردووان دەکردەوە بە ئایینی ناشتن و ڕازاندنەوەی گۆڕستانەکانی خۆیانەوە زۆر خەریک دەبوون. لە ڕۆژگارێکی کۆنتردا کۆڕی سەما و میوانداری و شادومانی تابلۆ پڕ جۆش و خرۆشەکانی ژیانی چینی و بەتوانا و ئەرستۆکراتی دەردەخات، بەڵام لە سەدەی چوارەمی پێش زایین بەدواوە گۆڕانکاری توند بەدیهات و لایەنی شادومانی و گەشبینی هاوکات لەگەڵ لایەنی واقعبینی پێناسەی تابلۆ دڵگیرەکانی ژیاندا جێگەی خۆی بۆ ناڕەحەتی و نیگەرانی و سایەی ترسناکی مردووان لە جیهانی ژێرخاک و دابڕا لە ژیان. نەخشی دووەمین ژووری دۆزراوە لە گۆڕستانی تاکوینی کە بریتییە لە تابلۆی شکار و ماڕاوی ماسی، گەورەترین و جوانترین نموونەیە، لەو نێوەنەدا ژمارەیەکی کەم پاشماوەی شێوە ئەنتیکە یان شێوەی کلاسیکی پێشین کە تێیدا هەیکەلی ئادەمی لە بەرامبەر دیمەنی سروشت پلەیەکی لاوەکی یان خوارتری هەیە. لە وێنەکانی دیواری دۆزراوە لە دوو گۆڕستانی شاری تاروگینی نزیکەی 470 تا 460 ساڵ پێشزین لێهاتوویی مامۆستایانی نەخشەیەکی لە ئاستێکی بەرزدا دەرئەکەوێت بەڵام لە سەدەی سێیەمی پێشزیندا تایبەتمەندی نەخشەکێشی و توانای هونەری بەرەو لاوازی ڕۆیشت لە کاتێکدا کە ئارەزووی گشتی بەرەو هەرچییەک ترسناک و مردووئاسایە. لە تابلۆکاندا زیاد باس لە جیهانی ئەو دیو دەکرا، لە هەمان قۆناغدا کە دروستکردنی ڕووخساری تاکەکەس، پۆرترێت، لە پێگەی بەشێک لە هونەری وێنەکێشان پێک بێت و وێنەکێشی دەستڕەنگین و تیژبینی میراتێکیان لە پاش بەجێما. کە لە دوای تێپەڕبوونی ڕۆژگارێک کاریگەری باشی خۆی لە هونەری ڕوخسارسازی مۆدێل ڕۆمەکان ئاشکرا دەکات. پەیکەرسازی لە پەیکەرسازی ئەتروریاییدا چەند جۆر بەردی ناوخۆیی بێجگە لە مەڕمەڕ و کانزا و گڵی سوور بۆ دروستکردنی ئەو پەیکەرانە کە هەندێ جار گەورەتر لە ئەندازی سروشتی خۆی بەکار دەبرا. ئەم جۆرە پاشماوانە زیاتر لەناو تابووتەکان و سندووقە بچووکەکانی خۆڵەمێشی مردووەکاندا بەدەستهاتووە، کە زۆربەیان ڕووبەری تەنیشتیان نەخشی بەرجەستەی لەسەر بوو. هەروەها ڕووێکی تابووتەکان هەیکەلی مردووی تیا بەرجەستە کرابوو لە حاڵەتێکی خەوێکی هەتاهەتاییدا. هەڵە نییە ئەگەر بڵێین کاتێک کە ئەتروریالییەکان تابووتیان لە گڵی سووری گۆزەگەری دروست دەکرد، یەکەمین پاشماوە کە لە سەدەکانی حەوتەم و شەشەمی پێش زایین بەجێماوە، هەندێکیان بە توندی تایبەتمەندی شێوە ڕۆژهەڵاتی دێنێتەوە یاد، هەندێکی تریشیان بە تەواوەتی نیشانەی تایبەتمەندی سەربەخۆی تایە. لە سەدەی شەشەمی پێش زایین دەسڵاتی شێوە ئەنتیکەی یۆنان لە پەیکەرتاشیی ئەتروریالیدا وردە وردە زیاتر دەرکەوت، ئەگەرچی سنووری گۆڕانکاری لە شارەکان یا کارگەکان و مەڵبەندە جیاجیاکانی هونەری زۆر جیاوازی هەبوو لەناو پەیکەرەکاندا کە گڵی سوور و بە شێوەی ئەنتیکەیی دوا قۆناغ پەیکەرێکە بە قەبارەی سروشتی ئاپۆڵۆن لە ڤی دۆزراوەتەوە. نزیک ڕۆم سەدەی پێنجەمی پێش زایین. پەیکەری قەبارە گەورای پیاوی جەنگاوەر بێبەش بووە لەو ناوەڕۆکە و پێوانەی کە لە هونەر و فەرهەنگی یۆناندا قبوڵ کرابوو، بە دەربڕینێکی تر ئەو پەیکەرانەی بە جۆرێک بە گۆڕینی سروشتی خودی کەسەکە وەک ئەوەی کە هەندێکی تر لە پەیکەرەکانی ئەتروریایی وەک پەیکەری خودایانی جەنگەڵی یان کاهینەکانی پارێزگای باکوس خودای شەراب بە تەواوی لێکچوونەوە لەسەر مەشقەکانی خودی یۆنان دروستکراون. لە هەمان کاتدا شێوەی ئەنتیکە لە سەرتاسەری سەدەی پێنجەمی پێش زایین بەکاردەبرا و جێگیر بوو. هەندێ لە پەیکەرسازانی ئەتروریایی ڕوویان کردە شێوەیەکی دژوارتر و بنچینەییک تری کلاسیک. لە سەدەی سێیەمی پێش زایین شێوەی، شێوا یۆنانی، بە چەندین جۆری جیاجیا قبووڵ کرا. لە ناو پەیکەرەکانی دوا قۆناغی شارستانێتی ئەتروریاییدا لە هەمووی سەرنجڕاکێشتر چەند پەیکەرێکی تاکەکەسی و دیاری کراوە. کە تەنانەت هەندێکیان دەموچاوی کارێکتریان بۆ دروستکراوە، لە کاریگەری قوڵیان لە هونەری دەموچاو و پەیکەرسازی ڕۆمەکاندا بە شێوەیەکی ئاشکرا بەجێهێشتووە. کانزاکاری و زێڕەنگەریی خاکی ئەتروریە لە ڕووی قۆناخی پێکهاتنی کۆمەڵگەی ئەتروریایی کۆمەڵێکی گەورە لە چەندین جۆری کەلوپەلی ناوماڵ و ئامێری کانزایی هەتا عەرەبانی کانزایی بەجێ ماوە لەو نێوانەدا دەبێ باس لە ئاوێنەی دەستی بکرێ کە لە سەدەکانی شەشەم هەتا سەدەی سێمی پێش زایین بەجێ ماوە ڕووبەری کانزایی پشتەوەی ڕازێنراوەتەوە بە نەخشی هەڵقوڕراو چەند تابلۆیەک لەو ئەفسانانەی یۆنان یان ژیانی ڕۆژانی خەڵک خاڵی سەرنجڕاکش ئەوەیە کە لەوانەدا کار و فرمانە پەسەندەکانی ڕۆژانە بە نمایشکردنی پەیکەری ژنانە ئاشکرایە. یەکەمین پاشماوەی زێڕەنگەری لە ڕووی بەهای جۆری ئاڵتونەکەشیان جێگەی سەرنجن. هەروەها نمونەیەکی باشی لە خشڵ و زیوسازی ڕەسمی و جێ پەسەندی بەدەستهاتووە. دەبێت ئەوە بوترێت کە لە ڕووی شارەزایی تەکنیکی و پسپۆڕی هەم خشڵ و زیوسازی و هەم کانزاکاریی ئەتروریاییەکان لە سەرەتادا لە ئاستێکی بەرزدا جێگیر بوو، ئەگەرچی هەندێک جاریش هەندێک لە بەرهەمەکانیان لە ڕاددە بەدەر درەوشاوە و نەگونجاو لە کارا هاتووە. بیناسازی لە ڕووی گۆڕستانەکان و ئەو نموونە وێنەییانەی دۆزراوەتەوە، چۆنێتی بیناسازی خانووی ئەتروریایی هەتا ڕادەیەک لەبەر چاومان ڕوون دەبێت، هەروەها بۆمان دەرکەوتووە کە پەی ببەین بە بوونی توندوتۆڵی کە جێی سەرنجە لەو قۆناغەدا. بەڵام زیاتر ئەو پاشماوانەی کە لە بیناسازی ئەتروریایی بەجێ ماوە و پەیوەستە بە پەرستگاکانیان بەداخەوە ژمارەیەکی کەمە. پەرستگەی ئەتروریایی بە گشتی شێوا لە کێشەی کە درێژیەکەی تەنیا کەمێک زیاتر بوو لە پانیەکەی بۆ بنمیچی هەیوانی بەرز بەردی چاککراو و ئەندازەی پێوست و پلیکانەیەک دروست کرا. کە ڕێڕەوی چوونە ژوورەوە بەسەر زەوی دەبەستێتەوە. بە درێژایی ڕێڕەوی چوونە ژوورەوە، چوار ستوونی بە میانەیەکی زۆر و لە ناو قوڵایی ڕێڕەوەکەدا لە یەک تا سێ ستوون دادەندرا. لە کۆتایی ڕێڕەوی چوونە ژوورەوە، کۆشکێک یان تەلارێکی لاکێشەی لە ناویاندا جێگیر دەکرا. لەو شوێنەی کە بنمیچی پەرستگا بە دار دروست دەکرا، دەتوانرا میانەی نێوان ستوونەکان زیاد بێت، پێشەوەی بینا کەمێک چۆتە ناو زەوی. بنمیچی دووەمی تا ڕادەیەک کورت و سەربانی شێوە هەشتی خۆی و بە دوو لێواری پاندا بۆ دەرەوە پاڵخراوە، لە هەیکەلی بیناکەدا کۆتایی دێت. بۆ داپۆشینی سەربان و ڕووبەری سێگۆشەیی، سەنتوری بەشی سێگۆشە کە کەوتووەتە بەشی سەرەوەی دەرگا و ژێ سەربانی هەشتی ڕێڕەوی ڕۆیشتنی ئاوی دیوارەکان یان پێکهاتی وەستاو داڕێژراوە لە دەرەوە لە تەنیشت دەرگا و پەنجەرە هەتا هەندێ جار ڕووبەڕووی ستوونەکان پارچەی گڵێن بەکاردەبرا لەو پەرستگایانەدا سەرڕای ستوونی ئەتروریایی کە قاچی بۆری کانزایی ستوون ئەوا بەهۆی لوولەیەک بەسەری ستوونی ئاسایی لە نێویشدا بەکاربراوە لە بەرچاوگرتنی بوونی جیاوازی لە بەرژەوەندی بیناسازی و نەخش و شێوازی بیناسازی دەبێت بوترێت کە شێوەی بینای پەرستگەی ئەتروریالی لە زۆر لایەنەوە و بە تایبەت لە یەکەمین قۆناغی بە توندی لە ژێر کاریگەریی بیناسازی یۆناندا بوو. لە قۆناغی دواییدا بیناسازیی پەرستگەی ڕۆمی بەو شێوەی تایبەتەی کە هەیبوو دەرئەنجامێک بوو لە گۆڕانکاری و پێگەیشتنی تەواوی پەرستگای ئەتروریایی لەژێر نفوزی بیناسازیی شێوە یۆنانیدا. وێنەکێشان لەسەر گۆزەگەری، کۆنترین پاشماوەی گۆزەگەری ئەتروریا، کە خاسیەتی خەڵکی نیشتیمانی ئیتاڵیایی هەبێت لە گڵی سووری خام و پوختەنەکراو دروست دەکرا، جۆری پێگەیشتووتری ئەوە لە کۆتایی سەدەی حەوتەم تا سەرەتای سەدەی پێنجەمی پێش زایین برەوی هەبوو، هەمان ئەو گەزەگەریانەی بە ڕووبەرێکی سافکراو کە بە هۆی سوورکردنەوەی لە ئاگردا دەگۆڕێ بۆ ڕەنگی خۆڵەمێشی ڕەشباو. سەرەڕای گوڵدان و کەلوپەلی گڵین بە نەخشی ئەندازەیی وەرگیراو لە شێوەی ئەندازەیی یۆنان و شێوەی میلی ئەتروریا، هەروەها گۆزەگەری قوڕنەک هەتا سەدەی شەشەمی پێش زایین لەسەر دەستی گۆزەگەرانی ئەتروریایی دروست دەکران. لە میانەی سەدەی شەشەمدا دروستکردنی گوڵدانی نەخشدار بە پەیکەری ڕەشبا و هەروەها لە میانەی سەدەی چوارەمی پێش زایین دروستکردنی گوڵدانی نەخشدار بە هەیکەلی ڕەنگی سوور بە پەیڕەوکردنی لە قوتابخانەی ئەسینا برەوی هەبوو. هونەری ڕۆمی دەستپێکردنی مێژووی ڕۆم لە ناوەڕاستی سەدەی هەشتەمی پێش زایین، هۆزێکی گوندنشین بە ناوی لاتین کە بنچینە و ڕەگەزی پێشینەیان بە تەواوی نەناسراوە، قۆناغ بە قۆناغ ماڵەکانی خۆیان لەسەر حەوت تەپۆڵکە دروست کرد، کە لە دواییدا بووە شوێنی دروستبوونی شاری ڕۆما و پایتەختی وڵاتەکە. پێکهێنانی یەکگرتوویی گوندنشینی ناپایەداری هەبوو، بەپێی گێرانەوەیەکی ئەفسانەیی وەک چۆن شاری ڕۆما لە 575 ساڵ پێش زایین بە هۆڵی پاشا ڕیمولوس بناغەیی داندرا و ناوی خۆشی لەوەوە وەرگرت بە گێرانەوەیەکی تر لە 575 ی پێش زایین ئەتروریاییەکان لەسەر حەوت تەپۆڵکەی ڕۆما جێگیر بوون، هەر ئەوانیش بوون کە شاری ڕۆمایان وەک مەڵبەندی دەوڵەتێکی ڕێکخراو بەدی هێنا. بە شێوەیەکی گشتی چۆنێتی پێکهاتنی شارستانیەت و هونەر و حکوومەتی ڕۆمی دێرین وەک ئەوەی کە خەڵکانێک لە تێکەڵبوونی چەند هۆز و نەژادێک بوونە پێکهاتەی نەتەوەیەک، هێشتا لە ژێر پەردەیەکی شاراوەدا ماوەتەوە بەڵام مێژووی تۆماکراوی ڕۆمی دێرین جیاوازی نێوان وڵات و فەرهەنگ و فەرهەنگی ڕۆم لەگەڵ شاری ڕۆم لە نووسیندا لەبەر چاوگیراوە بۆ سێ قۆناغی پاشایەتی کۆماری ئیمراتۆری دابەش دەبێت قۆناغی پاشایەتی لە 1950 تا نزیکەی 500 ساڵ پێشداین کەمێکیش لایەنی ئەفسانەیی هەیە. بە پاشایەتیی چەوسێنەر لەوپەڕی دەسەڵاتیدا فەرمانڕەوایی کراوە. قۆناغی کۆماری لە پێنج سەد و دە تا بیست و حەوت پێش زایین بەردەوام بوو، کە لەوێدا دوو کەسی سیاسی بۆ ماوەی یەک ساڵ لەلایەن خەڵکەوە هەڵبژێدرابوون جێگەی شاری گرتەوە. لە سیستەمی بەڕێوەبردنی وڵاتدا، ئەنجومەنی ڕاوێژکاری و دەستەی دادوەری دروست کرا. میللەت بۆ دوو چینی ئەشرافی یان خانەدان و چینی خەڵک دابەش بوو. ئیمڕاتۆری ڕۆم لە قۆناغی سێهەمدا کە جێگەی باسە لە بیست و حەوت ی پێش زایین بە دانانی ئاگوستوس بە ئیمڕاتۆر لە ڕێگەی ئەنجومەنی ڕاوێژکاری دەستی پێکرد. لە ساڵی سێ سەد و نەوەد و پێنج ی زایینیدا بە کۆچکردنی تیۆدیوسیوس و دابەشبوونی ئیمپراتۆری ڕۆم بۆ ڕۆمای خۆرهەڵات یان بێزەنتی و ڕۆمای خۆرئاوا بەرەو لاوازی ڕۆیشت. لە ماوەی سێ سەدە پێش و دوای زایینی، دەوڵەتی کۆماری و دوایی ئیمپراتۆریەتی ڕۆم بووە هێزێکی سەربازی بێوێنە بە سەرکەوتنە بەردەوامەکانی فراوانخوازی خۆی گەیاندە بەریتانیا و باشووری ئیسپانیا و سەرتاسەری هێڵی باکووری ئەفەریقا و یۆنان لە ١٤٦ ساڵ پێرزایین و بەشی ڕۆکخۆرئاوای ئاسیای بچووک و ئەفریقا و ئەوروپای ناوەند و ناوچەکانی کەناری خۆرهەڵاتی دەریای ناوەڕاستیان خستە ژێر دەسەڵاتی خۆیانەوە هەروەک چۆن هەڵسوکەوت و دەسڵاتی سلوکیەکانیان لە خۆرهەڵاتیش لە ژێر چنگی هێنایە دەرەوە و بوونە هاوپەیمانی دەوڵەتی بە توانای ئەشکانی. لە قۆناغی پڕ شانازی و لەخۆبایی بوونی ئیمڕاتۆری یان لەکێمن سەدەکانی دوای زایین، وڵاتی ڕۆما لە دروستکردنی ڕێکخراوەکانی دیوان و کۆمەڵایەتی و سەربازی، هەروەها لە بیناسازی بە شکۆ و ڕێکخستنی شار و دروستکردنی بینا گشتیەکان و مەیدانەکانی کۆڕ و کۆبوونەوە و ڕاگۆڕینەوە و سکاڵا، شوێنی وەرزشی پاڵەوانی و شەقامەکان و ئاودێری و گەرماو و گەرماوی جوان و ناوازە، کتێبخانەکان و هۆڵەکانی شانۆ و ژووری مۆزەخانەی سەرکەوتنەکان و چەندین ستوونی یادەوەریی مێژوویی. کۆشکەکان و گۆڕستانی ئەشرافیان و هاوشێوەیان گەیشتە ئاستێک کە شێوە هاوتایان لە هیچ قۆناغێکدا نەبوو. ئەو خەڵکە کە لە هۆز و چەندین نەژادی جیاواز بە ناوی ڕۆمەکان، لاتینییەکان، لە مەیدانی مێژوودا دەرکەوتن، لە سەرەتادا بڕوایان بە ئایینی گیانگەرانی بوو بە واتایەکی کە ڕوودانی ڕووداوە سروشتیەکان و چارەنووسی خەڵکی و سووڕانەوەی ڕۆژگارەکانیان لە دەستی دەسەڵاتی هێزێک یان کەسێک دا دەزانن کە شوێنیان لە چیاکان، سەرچاوەکانی ڕووبارەکان و دارستانەکان هاوشێوەیان دایە. ڕۆمەکان لە دەستەوەردانی مردووەکان لە کاروباری زیندوواندا دەترسان. بۆ پاراستن و مانەوەی ماڵ و خێزانیش و دابینکردنی بەشێکی زۆر خۆراک و مانەوەی پارێزراو لە مەترسیی مردووە خراپ و نەخۆشەکان، نزا و پاڕانەوەیان دەکرد یان بەشدارییان دەکرد لە جەژنەکان و مەڕاسیمی گشتیدا. لە ناوەڕاستی سەدەی دووهەمی پێش زایین بەدواوە کە ڕۆمەکان دەستیان گرت بەسەر یۆناندا، بیرو باوڕو ئەفسانەکانی یۆنانیان وەرگرت خواوەندەکانی میلی خۆیان لەگەڵ ئەرباب و خواوەندەکانی یۆنانی هاوشێوە و هاوتاکرد پاڕانەوە بۆ دەرگای پیاوچاکان و داخوازی پارێزگاری کردن لێیان لەناو ڕۆمەکاندا گرنگی تایبەت و برەوی زۆری هەبوو کە بە ڕێوڕەسمی بەشکۆ گەورە و فراوان جێبەجێ دەکرا هونەری ڕۆمی زۆربەی توێژەران لەو بڕوایەدان بەو شێوەی کە گەلی ڕۆما تێکەڵەیەک بوو لە هۆز و چەندین نەژادی جیاجیا، هونەری ڕۆماش ئاوەتەیەک بوو لە هونەری ئەتروریایی و یۆنانی، چ وەک گەلانی ئاسیا کە بە دەستمایەیەک لە هونەری میلی ئاوێتە ببوو. هونەری ڕۆما کەسایەتی خۆی درەنگ دەرخست، لەبەر ئەوەی لە سەرەتادا سوودی زۆری لە هونەری ئەتروریایی وەرگرت و لە قۆناغی دواییدا، واتە لە سەدەی پێنجەم تا نیوەی سەدەی دووهەمی پێش زایین، نفوزی هونەری یۆنانی قبوڵ کرد لەو قۆناغە و ڕۆژەدا، لە دوای ڕۆژ بەهۆی فراوانبوونی دەسەڵات و قەڵەمڕەوی ڕۆمەکان، شەپۆلی بەرهەمی هونەری و هونەرمەندانی یۆنانی بۆ بەدەستهێنانی نان و ناوبانگ بەرەو ناوەندی ڕۆما هاتن. ئاڵوگۆڕ لە ڕووی بەرهەمی ڕەسەنی یۆنانی بەڕێوەچوو. گەرچی بیناسازی و بیناکردنی شاری ڕۆم لەگەڵ ئەوە هێشتا پێگەیشتوو و ڕەونەقی بەدەست نەهێنابوو، لە ماهییەتی سەربەخۆ و میللەتی پێی گرت، لەوانە تەلاری شێوەلاکێشەیی کە دوایی بووە بنەمای بیناسازی کڵێسایی، بە شێوەی تاقیکەوانەیی کە پێشتر تاقی سەرکەوتنەکان بوون بەدی هێنا. لە سەدەی دووەمی پێش زایین هەتا سەدەی یەکەمی دوای زایین هونەری ڕۆما ماهیەتی ئەشرافیی هەبوو، لەبەر ئەوەی لە ژێر سایەی پشتگیری سەرانی دەوڵەت و ئەشرافەکانیدا پەروەدە دەکران. ئەوان شاری ڕۆمای پایتەختیان بە مانای ئەدەبی شاری جاویدان یان بە چەندین پەرستگا ڕازاندبۆوە کە بە گشتی یان بازنەیی دروست دەکران وەک پەرستگەی ڤێستا لە شاری ڕۆما یان بە شێوەی لاکێشەیی بەستونی ڕازێنراوەی شەبەکەی شیش و جوانکاری خشت لە هەندێ میانەی کورددا شوێنی نزا و پاڕانەوەی سەرەکی لە ناو جوانکاری خشت لە هەندێ میانەی کورددا شوێنی نزا و پاڕانەوەی سەرەکی لەناو سەنتەری بینا وەک پەرستگای فورتونا، شەبەکەی شیش و جوانکاریی خشتی لە هەندێ لە میانەی کورددا، شوێنی نزا و پاڕانەوەی سەرەکی لەناو سەنتەری بینا وەک پەرستگای فورتونا ڤیریلیس لە ڕۆما، هەروەها بیناسازی و ڕێکخستنی شاری هونەرەکانی بەرجەستەیی، هاوکات لەگەڵ دروستکردنی ڕوخساری تاکەکەسی مۆدێل و نەخشی بەرجەستەی گوزارشی، هەموویان لە خزمەتی ئەنجامەکانی سیاسی ڕۆمادا بەکاردەبران، دەستوونسازی و نماسازی بنەمای جوانکاری وەرگیراو لە سیستەمی شێوە قوڕنەتی پێگەیشتوو چووە سەر بنەماکانی،